ناصری سبحانی دەڵێت کە لە قورآانی پیرۆزدا هاتووە ئەوەی چووە جەهنم نایەتە دەرەوە باشە بەڵام پێغمبەر عليه سڵات وسلام دەفەرمێت هەتا لە گوناه پاک نەبێتەوە نایەتە دەرەوە ئەنیواتە دوایە دێتە دەرەوە دەتوانانی دەمەمان بۆ ڕوون بکەیتەوە بەڵێ براکەی من دەڵێن ڕاز ناکەیت قورآن پێویستی بە ڕوونکردنەوەی حەدیثە حەدیثی پیامبەری خوا علیه الصلاة والسلام بۆمان ڕوون دەکاتەوە ئەو هەموو حەدیثەمان هەیە لەسەر ئەوەی کە ئینسانی تاوانبار کەسێک کە تاوانەکانی زیاتر بوو لە چاکەکانی دەچێتە جەهەنەمەوە بە گوێرەی تاوانەکانی دەسووتێت دوایش دێتە دەرەوە دەچێتە بەهەشتەوە و هەر کەسێک ئەهلی تەوحید بێت ئللا دەچێتە بەهشتەوە بەڵام دوای چی دوای ئەوەی کە پاک دەبێتەوە لە گوناهەکانی و دەچێتە جەهنەمەوە ئەگەر بێت و تاوانی زیاتر بوو بێ و خی گەورە لی نەبوورا بێ و سەرەتا نەیخسپێتە جانەمەوە نەیخسپێتە باشتەوە ئەمما کەسێک بڵێت لێرە دەڵێ کاک ناسری سبحانی وتوێتی ئەگەر سەیری قورآن کەین دەڵێت یەکسەر دەچێتە باشتەوە چونکە کەسێک بچێتە جەنەم نایەتە دەرەوە ئەمە عقیدەی معتەزیلەیە براکانم عقیدەی ئەهلی سنە نییە عقیدەی معتەزیلە هەر کەسێ بچێتە جەهنم قەد نایەتە دەرەوە ڕاستە عقیدەی معتەزیلەیە عقیدەی ئەهلی سنە نییە لە عەقیدەی ئەهلی سوننەدا ئەوانەی دەچنە جەهەنەمەوە دوو صنفن کافر و مشرک بەلایەکەوە نایەنە دەرەوە مسلمانی تاوانباریش بەلایەکی ترەوە مسلمانی تاوانبار دێتە دەرەوە دەچێتە جانم ماوەیەک تایدا دەمێنێتەوە دوایی دێتە دەرەوە جا کەم دەمێنێتەوە یا زۆر بە گوێرەی تاوانەکانی ئللا دێتە دەرەوە دەچێتە باشتەوە لای معتەزیلا بەس کافر و مشک دەچێتە جانەمەوە ئەی ئەو سنفەی تر لای ئەوان تاوانباریش هەر کافر دەبێت لای خەواریج کافرە لای معتەزیلەش کافر نییە بەڵام لە ئیمان دەرچووە ئەویش دەچێتە جانەمە و هەتا هەتای نایەتە دەرەوە بەڵام لای ئەهلی سونەوان نییە جا بەداخەوە یانی ئەو فکرەیە لە ئێران لە کوردستانی ئێران باو بوو بڵاو بوو لای قورآانیەکان وەلای مەکتەبیەکان ئەو عقیدەیە بڵاو بوو کە کەسێک کە بچێتە جەهنەمەوە جارێکی تر نایەتە دەرەوە ئەمەش عقیدەی معتەزیلەیە عقیدەی ئەهلی سنە نییە لای ئەهلی سنە عقیدەی ئەهلی سنە ئەو هەموو حەدیتەی لەسرە صحیح کە ئینسانی موسوڵمانی تاوانبار بشچێتە جەهەنەمەوە دوایی هەر دێتە دەرەوە و دەچێتە بەهەشتەوە ئەمەش لە چێوە لە پێغمبەری خواوە عليه الصلاة والسلام کە بۆی ڕوون کردووی نەتەوە ئینسانی تاوانبار کە چۆ جەهنەمەوە دواتر دێتە دەرەوە دەچێتە بەهشتەوە انشاءله بۆیە براکانم نابێت ئێمە بڵێین قورئان دێنین بۆ خۆمان دەیخوێنینەوە هیچ ئیشمان بە پێغەمبەر نییە عليه سەڵات وسلام خۆمان لێکی دەدەینەوە کەواتە وەکو ئەو وای بڵێ من ئیش باوەڕ بە ئەشهد ئەنە محەممەد ڕسول الله ناکەم ئیشیشم بە نردنی پێغەمبەر نییە خی گەورە ئەو قورآانەی ناردە خوارەوە محەمەدی کوڕی عەبدوڵڵا هەبوایە و نەبوایە بۆ من هەر یەک بوو چونکە من نایم لێکدانەوەی قورآن بە گوێرەی حەدیسەکانی پێغەمبەر بکەم عليه الصلاة والسلام دێم لێکدانەوەی قورآن بە گوێرەی عەقڵ و تێگەیشتنی خۆم بکەم معتەزیلە وا دەیکات بەڵام ئێمەی ئەهلی سونە وانایکین ئێمە دەڵێن خوای گەورە قورآانی بۆ عەرەب نەنارد کە قورئان بە زمانی عەرەبی خۆیان بوو نەیفەرموو ئێوەی عەرەب لە قورئان حاڵی دەبن کە قورئان بە زمانی خۆتانە فەرمون خۆتان بیخوێنەوە تێی بگەن نە فەرمووی قورئانم ناردە خوارەوە ئەی محەممەد بۆی بۆیان ڕوونکەیتەوە بۆی بۆیان ڕوونکەیتەوە لتبینە للناس ما نزل إليهم بۆی پێغمبەری خوا ڕوونی کردەوە بۆیان کێ هەیە لە ئێمە زۆڵمی نەکردبێ کەواتە کەسمان لە عذابی ئاخیرەت ئەمین نابێ دێتە لای پیامبەری خوا عليه الصلاة والسلام دەفەرمی یا رسول الله و ئەیونا لم یظلم نفسه چێ هەیە لە ئێمە زوڵمی نەکردبێ دەفەرمێ ئەو زوڵمە نییە کە خوا دەیفەرمێت لە قورآاندا فەرموویەتی کەس زوڵمی نەکردبێەوەتە تۆ زوڵمت لە نفسی خۆت نەکردبێت تاوانێکت نەکردبێ یا زوڵمێکت لە کەسێک نەکردبێت نە خەلیفەی یەکەمی موسڵمانان کە عەرەبێکی قوڕەشیە زمانی عەرەبی ئەو لەگەڵ زمانی قورآن یەکە واش پێغمبەری خوا عليه سەڵاسلام بۆی ڕوون دەکاتەوە مانای ئاەتەکەت چییە کە ئەو پێویستی بە ڕوونکردنەوەی پێغمبەری خوا بکە عليه سەڵاسلام من و تۆ دوای چواردە قەڕن کە زمانیشمان زمانی عەرەبی نییە ئێمە پێ پێویست دەبین لە حەدیثەکانی پێغمبەری خواری سەڵات سلام ئێمە خۆمان بین قورآان دەخوێنینەوە خۆمان تێی دەگەین پێویستمان بە حەدیسی پێغمبەر ناکعالی سەڵات سلام ئەمە گومڕایی و سەر لە شێوانە بەڕاستی براکانم بۆیە ئەو کەسانێک کە دەڵێن پێویستمان بە حەدیز نییە کەواتە پێویستیان بە ئەوەیە بڵێن پێویستمان بە پێغمبەری خوانی علی ساسەلام قورئان هاتە خوارە بۆ ئێمە نە قورئان هاتە خوارە بۆ محەممەد عليه سڵات وسلام ئەمە گومڕایی و سەر لێ شێواویە ئەجینا ئینسان دەبێ بڵێ پێغمبەری خوا عليه سڵات سلام چی فەرمووە لە حەدیث صحەکاندا ئەوە تەفسیر و لێکدانەوەی ڕاستە بۆ ئاەتەکانی قورآن بەڵێ ئینسانی تاوانبار کە گوناهەکانی زیاتر بن لە چاکەکانی دەچێتە جەهنەمەوە شایستەی جەهنەمە تحت المەشی ئەیە لەژێر ویستی خوای گەورەدایە ان شاء عذبه ان شاء غفر له کە لێی خۆش نەبێ دەچێتە جەهەنەمەوە ئەوەندەی کە خوا بیەوێ دەمێنێتەوە دوایی دێتە دەرەوە دەچێتە بەهشتەوە ان شاء الله فاسألوا أهل الذكر